دواتریش کە سەفەرمان بە ئاسمانا کرد باوکم لە پڕێکا دایە پڕمەی گریان منم زانیەوە بۆ چیەگری بەڵام ئەو نێزانی کە منەوازانم هەر لە بەرەوەش بوو کە نەمتوانی هیچ شتێک بڵێم ناچار بووم زۆر بە بێدەنگی دابنیشم قسەکردن لەسەر ئەو شتەی کە پاشتر ڕوویەدا بابەتێکی زۆر ترسناک بوو شتێکی تریش لەو شەوەوە هێندە فێربووم کە متمانە بە ئەستێرەکانی ئاسمان ناکرێت بەلایانی کەمەوە ناتوانن لە هیچ شتێک ڕزگارمان بکەن ڕۆژێک لە ڕۆژان هەبێت ماڵاوایی لە ئەستێرەکانیش بکەین و جێیان بهێڵین لەو کاتێک کە من و باوکم بە ئاسمانە سەفەرمانە کرد و لە پڕێکا دەسی کرد بە گریان هێندە تێگەیشتم کە هیچ شتێک لەم ژیانەدا نییە کە متمانەی پێ بکرێت. وا دواجار لە پاش ئەوەی چەند لاپەڕەی کۆتایی نامەکەم خوێندەوە، لەوە تێگەیشتم بۆچی هەمیشە بەو شێوەیە خولیای ئاسمان بووم. باوکم چاوی کردبوومەوە و ئەو ڕەهەندەی نیشان دابووم. ئەو فێری ئەوەی کردبووم کە تەماشای هەموو شتە ناڕێک و چاڕسکەرەکانی ئەم زەوییە نەکەم. من زۆر لە پێش ئەوەوە خۆشم بزانم بۆ بووبووم بە ئەستێرەناسێکی ئارەزوومەند. کەواتە هێندە سەیر نەبوو کە من و باوکم هێندە سەرقاڵی تەلیسکۆبەکەی هۆبڵ بووین من ئەو شتەم لەوەوە بۆ مابووەوە تەنها وەندە بوو کە من لەو شوێنەوە دەستم پێکرد کە ئەو بەجێ هێشت بوو جۆرێک بوو لە جۆرەکانی بۆ ماوە ئێ هەمیشە شەروانە بووە یەکەمین ئامادەکاری تەلیسکۆبەکەی هۆبڵ لە سەردەمی چاخە بەردینەکانە ڕوویە نا، لە ڕاستیدا هەرە یەکەمین ئامادەکاری چەند میکرۆچرکەیەک لە پاش تەقینەوە گەورەکەوە ڕوویا، ئەو کاتەی کە شوێن و کات ئافەریدە کران. ئەو ئەو شتەیە کە پێیەڵێن چاندنی تۆوێک. باوکم بەر لەوەی بمرێت فریای ئەوە کەوت. بە شێوەیەک لە شێوەکان ئەو بابەتی پڕۆژە تایبەتیەکەی پێبەخشی بووم. من پێم وانیە باوکم هێندە بایەخی بە یاری فتبۆڵن دابێت. خۆشبەختانەش، فریای گۆرانی وێژانی نوێی پۆپ نەکەوت، نازانم ڕای ئەو بەرامبەر کتێبەکانی هاری پۆرتەر چییە بوو. خوێندنەوەی نامەکەم تەواو کرد. دانیشتم کەمێک بیرم کردەوە و لەو کاتەدا دایکم دیسانەوە لە درگای دایەوە زۆر بە ئاسانی وتی جۆرج منی شوتم هەموویم خوێندەوە. وتی، دە کەواتە کەمێکی تر دێیتە دەرەوە یان چی؟ منیش وتم، خۆت وەرە ژوورەوە. دەرگاکەم کردەوە و کردمە ژوورەوە. خۆشبەختانە یەکسەر بە دوای خۆدا دەرگاکەی بە کلیل داخستەوە. بە هیچ جۆرێک شەرم لەوە نەکرد کە فرمێسک لە چاوما قەتیس بوو. دایکیشم کاتی خۆی بۆ یەکەمین جار باوکمی بینی فرمێسک بە چاوی هاتە خوارەوە لەوێدا من باوکمم بینی دەستم کردە ملی کچەی پرتەقاڵ وتم باوکم بەجێ هێشتین دایکم منی نووسان بە سنگەوە و ئەویش دەستی کرد بە گریان کەمێک لەسەر قەراغی جێگاکە دانیشتین پاشان کەوتە قسە و ئەویست بزانێ باوکم چی بۆ نووسیوم ئەو جاوتی تۆ خۆ دەزانی کە چەندە بە پەرۆشم لەسەرێکیشەوە کەمێکە ترسم تا ڕاتێک ناوێرم بیخوێنمەوە پێم وت باوکم نامەیەکی دوور و درێژی خۆشەویستی نووسیوە بێگومان یەکسەر وای زانی کە نامە خۆشەویستیەکەی بۆ من نووسی بێت ئەویست هەموو وردەکاریەک بزانێت پێم وت باوکم نامەیەکی دڵداری بۆ تۆ نووسیوە بۆ کچەی پرتەقاڵ هەرواوتم من ئازیزترین برادری باوکم بووم بەڵام تۆ دەستگیران و خۆشەویستی ئەو بوویت برادری ئازیز و دەستگیران دوشتی جیاوازن بۆ ماوەشی زۆر لەسەر قەراغی جێگای خەوەکەم بەبێ دەنگی مایەوە پاشئەوەی چیرۆکە دوور و درێژەکەی کچەی پرتەقاڵم خوێندەوە، ئەوجا زانیم دایکم چەند جوانە، باوکم ڕاستیە کرد. شێوەی کەمێک لە سمۆرە هەچوو، بەڵام ڕێک لەو کاتەدا لە باڵندەیەکی تازە پێگەیشتووە چوو. دەنووکی مەدی کەیدا بەیەکە. لێم پرسی، باوکم کێ بووە؟ دایکم داچڵەکی، ئێ خۆ ئەو کوتومت نەیەزانی لە ماوەی ئەو چەند کاتژمێری پێشوودا من چیم خوێندبۆوە؟ لە وەڵاما وتی، بێگومان یان ئۆڵاوە باوکی تۆیە؟ وتم، بەڵێ، بەڵام یان ئۆڵاو کێ بوو؟ مەبەستم لەوەیە چ جۆرە کەسێک بوو؟ لەو کاتەدا کە بیری لە پرسیارەکەمە کردەوە هەروەک مۆنالیزا زەردەخەنێکی بچکۆلی خستە سەر لێوانی بە نیگایەکی کەمێک تەماویەوە تەماشایەکی کردم بەدەل لەوەش لەوێدا شتێکی تریشم بۆ ڕوون بۆوە کە باوکم چەندەها جار سەرنجی دابوو هێندەم بینی کە جارجارێک زۆر ور دەڕوانێ سەرنجم دا شێوەی تروکاندنی چاوە قاوەیەکانی تاوێ نەسرە و دەهاتە بەرچاوم و تاویشتر بە شێوەیەکی نائارامانە سەمایانە کرد. وتی، باوکت هەر زۆر زۆر میهرەبان بوو. بەڕاستی مرۆڤێکی کەموێنە بوو. جگە لەوەش کەسێکی خەیاڵاوی بوو. ئەتوانم بڵێم ئەفسانەی داهێنا. بەردەوام ئەیوت ژیان ئەفسانەیە. وابزانم بەڕاستیش هەمیشە لە ناو ژیانێکی ئاوها لە ناو هەستێکی ئاوها ئەفسوناوی ئاژیا. لە سەروو ئەوەشەوە تا بڵێی پیاوێکی ڕۆمانسی بوو لە ڕاستیت هەردووکمان ڕۆمانسی بووین دواتر نەخۆش کەوت و لێت ناشارمەوە بە خەم و پەژارەیەکی یەکجار قۆڵەوە پێشوازی لە مەرگ کرد من بینینی و دیمەنەم زۆر بەلاوە ناخۆش بوو هەر زۆر تاڵ بوو زۆر دڵی بە من خۆش بوو زۆر دڵی بە تۆش خۆش بوو بەڵێ بەڕاستی هەروەک خوای پەرستیت نەیەتوانی هەروا بە ئاسانی لێمان جیاب بێتەوە بەڵام هاوکاتیش لە توانایە نەبوو بەرەنگاری نەخۆشیەکەی بێتەوە مردن بە شێوەیەکی زۆر دڕندان و بێبەزەیانە لە ئێمەی فڕاند ئەو ڕازی نەبوو بە چارەنووسی خۆی هەتا دوا هەناسەش هەر وا مایەوە. لەبەرئەوە ئەو بۆشاییەی بە دوای ئەودا بۆمان جێما هەر زۆر گەورە بوو. ئا ئێستاکە بە دوای وشەیەکی تایبەتی ئاگەڕێم کە بیڵێم. منیش وتم کاتێکی باشم لەبەردەستایە. وتی کەسێکی پڕ لە خەون و خەیاڵی بوو. بەڕاستی ئەو وشەیە بوو کە بە دوای ئاگەڕامەوە میز بیڵێم. لەوێدا من خەندە گرتمی وتم کەسێکی ڕاستگۆ بوو خۆشی باشە ناسی پیاوێک بوو بەرامبەر خۆشی ئایرۆنی بەکارێنا هەموو کەسێگە و سیفەتی تێدا نییە دایکم سەری سوڕما لە قسەکەم وتی لەوانەیە بەڵام تۆ لە چۆ ئاوازانی ئاماژەم بۆ لاپەڕەکانی نامەکە کردووتم لات داهاتووە کە ئەمانەت خوێندەوە ئەوجا لە مەبەستم تێگەی دیسانەوە کچەی پرتەقاڵ ڕووی وەرچەرخاندەوە بەڵام خۆ ناکرا لەوەندە زیاترێک لە ژوورۆ دانیشین و قسە بکەین ئاخۆ یۆرگن خەیاڵی بۆ چ شتێ بچێ بارحاڵ من ئێرەیم پێ نابرد وتم ئیترە بێ بڕۆینە دەرەوە بۆ لای ئەوانی تر چوومە ژووری دانیشتنەکەەوە و لەو کاتەیە هەستمە کرد چەند ساڵێک لە تەمەنم زیادی کردووە چەند ساڵێک پیرتر بووم لەو کاتەی بەر لە چەند سەعاتێک بە خۆم و نامەکەی باوکمەوە خۆم کرد بە ژوورەکەی خۆمە هەستمە کرد گەورە بووم و هیچ گوێم بەو هەموو نیگا پڕ لە پەرۆشیەی ئەوان نەیە کە تیانەگرتم سەرمێزی نانخواردنە گەورەکەیان بە هەندێ خواردنی سارد ڕازاندبۆوە، مریشک و توێژاڵی گۆشتی بەراز و قاپێکی گەورەی زەڵاتەی کاهوویان دانابوو. هەر پێنجمان لەسەر مێزەکە دانیشتین. من لە کۆتایی مێزەکەیا دانیشتم. زۆر جار کە بەو شێوەیە میوانمان ئەهات دایکم ئەیوت با یەکێکمان مێزەکە بەرێت بەڕێوە. لەوێدا هەستم کرد بەو شێوەیەیە و منیش مێزەکەم ئەبر بەڕێوە. چونکە هەمووان سەیری منیان ئەکرد، بە شێوەیەک لە شێوەکانیش من کەسایەتیی سەرەکیی دانیشتنەکە بووم. کەمێک پاش ئەوەی کە دانیشتین، تەماشایەکی هەر چواریانم کرد و وتم، نامە دوورودرێژەکەی باوکم خوێندەوە. ئەو کەمێک بەر لە مردنی بۆی نووسیبووم. ئەشزانم هەمووتان پەرۆشی ئەوەن بزانن چی نووسیوە. هەر هەموویان بێدەنگ بوون. چی بڵێم؟ لە کوێوە دەست پێ بکەم؟ بەردەوامیم بە قسەکانمدا وتم، واتە نامەکە بۆ من هاتووە، بەڵام جگەل لە من خەڵکانێکی تریش باوکمیان خۆشویستووە. ئێستاکە هەواڵێکی باش و هەواڵێکی خراپم پێیە. من لە هەواڵە باشەکەەوە دەست پێەکەم. ڕێگە بە هەمووتانەدەم کە تەواوی نامەکە بخوێندنەوە. یۆرگینیش، هەواڵە خراپەکەشم ئەوەیە کە هیچ کەسێکتان نابێت ئەم ئێوارەیە بیخوێنێتەوە. نەنکم زۆر بە پەرۆشەوە بەسەر مێزەکەدا خۆی چەماند بۆ، بەڵام لە دوای قسەکانمەوە شێوە نائومێدییەک کەوتە سەر سیمای. هەر ئەو نائومێدییەی هێندەی بۆ سەلماندم کە نامەکەی نەخوێندۆتەوە. نە لەو کاتەدا بینیویەتی و نە پێش یانزە ساڵیش لەمەوبەر. کەواتە بەڕاستی نامەکەی، لە ناو ئەو ماشێنی یاریە کۆنەدا مابۆوە وتم باقی خۆم یەزانم بەر لەوەی هەمووتان بکەونە باسکردنی نووسینەکەی باوکم لە ناواخنی نامەکە تێبگەم و هەزمی بکەم جگە لەوەش پێویستم بە کەمێک کاتە تا بتوانم وەڵامی پرسیارێکی هەر زۆر گرنگی بدەمەوە بە تایبەتیش ناچارم شێوازی چۆنیەتی وەڵامی ئەو پرسیارەی بدۆزمەوە. بە ئاشکرا دیار بوو هەمویان لەسەر قسەکانم ڕازی بوون. هیچ کەسێکیان نەیوت ئەمەوێت بزانم باوکت چی نووسیوە، نەک هەر ئەوەش، بەڵکو یۆرگن هەستایە سەر پێ و هاتە لامەوە، وەک برادەرێک دەستی کێشا بە شانمە و وتی، قسەکەت هەر زۆر بەجێیە جۆرج. منیش لەو بڕوایەدام وا باشتر بێت کە لە پێشدا لە تەواوی ناواخنی نامەکە تێبگەیت و هەزمی بکەیت. دواتریش وتم، ئێ جگە لەوەش وا کاتژمێر بەرەو دوانزا ڕوات، کاتی خۆیەتی کەمێک بخەوین. خۆشم هەستمە کرد کە بە شێوەیەکی گەورەئاسا و بەڕێزەوە قسەکانم دەرەبڕم. لەوێدا ئیدی وەک کەسێکی گەورە وابووم. بەڵام ئەو شەوە خەو نەچووە چاوم زۆر دوای ئەوەی کە هەمووان بە تەواوەتی بێدەنگ بوون من لە جێگادا پاڵکەوتوم و تەماشای کەنتۆرە سپیەکەمە کرد دەمێک بوو بە فرەکەش خۆشی کردبەوە نیوە شەو هەستام و خۆم گۆڕی قەمسەڵێکی ئەستورم لەبەر کرد کڵاوێکم کردە سەرم و ملپێچێکم لە ملمەواڵاند جووتێ دەستکێشیشم بۆ لە دەست کرد ئەجا لە ژووری دانیشتنەکەەوە خۆم گەیان دەبەر هەیوانەکە پاش ئەوەی گڵۆپی دەرەوەم کوژاندەوە، بەفری سەر جۆلانە ئاسنینەکەم ماڵی و لەسەری دانیشتم. تەماشای ئەستێرە پرشنگدارەکانی ئاسمانمە کرد و هەوڵمەیە جەوی ئەو کاتە بهێنمەوە یادم کە باوکم لەسەر کۆشی داینابووم. وابزانم ئەوەم بە بیرە هاتەوە کە تووند نووسانبوومی بە سنگیەوە. پێم وابێت هەر لەبەرەوەش بوو کە لە کەشتیە ئاسمانیەکە نەکەومە خوارەوە. من ئاوەها دێتەوە یادم. پاش نەختێکیش ئەو پیاوە گەورە دەنگڕە لە ناکاوە دەستی کرد بە گریان. هەوڵمەدا بیر لەو پرسیارە گرنگە بکەمەوە کە ئاڕاستی کردم، بەڵام نەمەزانی بە چ شێوەیەک وەڵامی بەمەوە. ئاخرەوە یەکەمین جار بوو لە ژیانما کە درکم بەو ڕاستیە کرد کە منیش ڕۆژێک لە ڕۆژان لەم جیهانە دابڕێم و هەموو شتێک بە دوای خۆمدا بەجێ هێڵم بیرکردنەوەش لەو حاڵەتە نەک هەر شتێکی خۆش نەبوو بگرە نەمەتوانی بەرگەشی بگرم من خۆم باوکم چاوی کردمەوە و ئەو هەموو شتانەی پێناساندم ئەوانم بەلاوە باش بوو پێم خۆش بوو بزانم ڕۆبەڕووی چییە بمەوە هەروەگەوا بوو کە بزانم چەندە پارەم لە بانکە هەیە خۆشیەکەشی لەوەدا بوو کە هێشتا تەمەنم پانزە ساڵ بوو. بەڵام لەگەڵەوەشدا ڕەمبێکم وا باشترێک بواە کە هەر قەت لە دایک نەبوومایە. چونکە هەر لەو کاتەوە خەیاڵی بەجێهێشتنی ئەم ژیانم لە داهاتوودا لە ڕاددە بەدر دڵتەنگی ئەکردم. بەڵام بڕیارمدا هەر ڕێک بەو شێوەیە بکەم کە باوکم لە نامەکەیدا بۆی نووسی بووم. ئەمویست بە ڕاشکاوی لەو پرسیارە سەختە ڕابمێن و هەڵی بسەنگێنم ئەو جاوەڵامی بدەمەوە. سەرم بۆ دواوە لار کردەوە تا هەموو ئەستێرەکانی ئاسمان ببینم هەوڵمدا مەزەنەیەوە بکەم کە لە کەشتێکی ئاسمانی دادانیشتوم چەند کەڕەتێکیش ئەستێرم بینی کاکشا بۆ ماوەیەکی زۆر بەو شێوەیە مامەوە پاش ماوەیەک جۆم لە دەنگی دەرگاکە بوو کە کرایەوە و دایکم بینی بەرەو بەرهەیوانەکە برەو ڕوومە هات کتومت لەو کاتەدا بوو کە دنیا ڕووناک بووەوە هەرچەندە چاوی لێم بوو بەڵام لەگەڵەوەشدا پرسی ئەوە لێرە دانیشتویت؟ منی شەروا باسانی وتم خەوم لێ نەکەوت ئەویش وتی منیش خەوم زڕاو نەمتوانی بخەوم سرم هەڵبڕی و تەماشایەکم کرد ئەو جاوتم دایە بڕۆ هەندێک جلی گەرم لەبەر بکە و وەرە لە لامەوە دابنیشە هەر زۆر زوو هاتەوە لام. پاڵتۆ زستانی ڕەشەکەی لەبەر کردبوو. لەوەتەی من بە بیرم بێتەوە ئەو پاڵتۆی هەر هەبووە. بێگومان دڵنیا نەبووم هەر هەمان ئەو پاڵتۆیە بوو کە کاتی خۆی لە کڵێسە گەورەکەدا لەبەری کردبوو یان نا. بەڵام کە لەسەر کورسیەکە دانیشت وتم، هەر تەنها تەوقە زیوینە گەورەکەی قژە نوقسانە. دەستێکی خستە سەر دەمی دواتر وتی دەربارەی ئەوەی بۆ نووسیوی لە وەڵامی پرسیارەکەیدا ئاماژەم بۆ هەسارەیەکی گەورە کرد لە ڕۆژهڵاتەوە بەرەو ئاسمان بەرزەبەوە زۆر دڵنیا بووم کە هەسارەیەک بوو چونکە وەک ئەستێرەکانی تر نادرەوشایەوە من لە سەدا نەوە نۆ دڵنیا بووم کە ڤینۆس بوو ئەوجا وتم ئا ئەو هەسارەی ئاسمانە بینی ئەوە ناوی ڤینۆسە بەڵام پێشی ئەڵێن ئەستێرەی بەیانیان کاتی خۆی هەموو کەڕەتێک کە باوکم تەماشای و ئەستێرەی کردووە تۆی هاتۆتە بەرچاو کاتێک کە مێشکمان لێوان لێوە بێت لە ئەندێشەی گەورە یا نەکەوینە قسەکردن یا خودت بێدەنگەمێنینەوە دایکم بێدەنگی هەڵەبژارد نەختێک دواتر وتم بەر لەوەی باوکم لە خەسخانە بکەوێت شەوێکیان ئالێرەدا پێکەوە بە درێژایی شەوەکە دانیشتین دواتر خۆش دەتوانی زیاترێک دەربارەی ئەوە لە نامەکەیدا بخوێنیتەوە بەڵام ئێستاکە و هەردووکمان لێرەدا دانیشتوین ئینجا دایکم وتی جۆرج من زۆر پەرۆشی خوێندنەوەی ئەو نامەیەم بەڵام لە هەما کاتیشا سۆرە ترسم ئەمەوێت لەو کاتەیە کەی خوێنمەوە تۆ لە ماڵەوە بیت پەیمانانی ئەومە هیتێ دەستم بۆ ڕاکێشا و پەیمانم دایە منی جوان پێ باش بوو لەو کاتەدا کە ئەو نامەکەی باوکمە خوێنێتەوە لە نزیکەوە بم ئێ خۆ ناکرا لە پاش خوێندنەوەی نامەیەکی دوور و درێژ یان ئۆڵاو یۆرگن بێت و دڵنەوایی کچەی پرتەقاڵ بداتەوە؟ بەڵام با یۆرگنیش بۆ خۆی بیخوێنێتەوە. ئەوە ئاسانترین شێوەی بەردەستم بوو کە یارمەتی بدەم وتم ڕێگە و شەوەی کە لێرەدا دانیشت بووین باوکم وتی ماوەیش تر بەجێتانەیەڵم بەپەلە ئاو ڕێکی لێدامەوەتی جۆرج، نازانم لێم تێگەی یان نا، بەڵام من دڵنیا نیم کە بتوانم ئا ئێستاکە لە ئەمەندە زیاتر لەسەرەوە باسە بڕۆم. پێم وابێت باشترە کە ئەوەم لێ قبوڵ بکەی. ئەزانی تۆش برینێکی کۆن ئەکولێنیتەوە، لەوە تێناگەی؟